بیسەرانی ئازیزی ڕادیۆی دەنگ سڵاوتان لێ بێ و ئەم کاتتان باش خۆشحاڵم جارێکی تر هاتمەوە خزمەت ئێوەی ئازیز بۆ پێشۆشکردنی ئەڵلقەیەکی نوێ لە بەرنمەی پرسین ئازانم لە بەرنمەی پرسینی ئەمڕۆمان قسە و باسەکەین لەسەر مەسلەی دووبارە سەررهڵدانەوەی ڤیستیڤال یاخود یەک کۆبوونەوەی عشرەت و هۆز و خێڵەکان کە لە ماوانەی دواییدا و بە تایبەتریش لە سنووری گەرمیان کۆمەڵێکی زۆر لە عەشرەت و هۆزەکانی سنووری گەرمیان ڤیستیڤاڵیان ئەنجام داوە و وا وەکوو دیاردەیەکی لێ هاتووە بۆ ئەو عەشرەتانەی دیکەش کە ئەنجامیان نەداوە سەرقاڵی ئەنجامدان یاخود گردبوونەوەی خێڵەکانن. ئێمە ئەمڕۆ قسە و باس ئەکەین لەسەر هۆکاری بە دیاردە بوونی ئەم جۆرە ڤیستیڤاڵانە، باشی و خراپیەکانی ئەم جۆرە ڤیستیڤاڵانە بە میوانداری بەڕێز مامۆستا مەریوان حەمەکەریم مامۆستای زانکۆ. مامۆستا بەخێر بێی. زۆر سوپاس. مامۆستا ئەمەوێ سەرەتا پرسیارەکەم بەوە دەست پێ بکەم کە هۆکار چییە لە ئەم ماوەیە یانی سەرەڕای ئەوەی کە قەیرانی داراییە و یانی زۆربەی ئەو فەرمانبەران و مەسەلەن مامۆستایان لە ڕووی مووچە و بژێوی وەزعیان باش نییە و هەر ئەوانەشن کە ئەندامی خێڵەکانن بەڵام لە ئێستایا ڤیستیڤاڵ و یەکگرتنەوەی مەسەلەن خێڵ و عەشرەتەکان یانی بووە بە دیاردە. زۆر سوپاس بۆ بەرنامەکەتان دیارە هۆکاری چەند هۆکارێک هەیە من خۆم وایە بینم کە کۆمەڵێک هۆکار لە پشتی ئەوەیە کە لەم کاتانە کە قەیرانی دارایی هەیە لەگەڵیدا گەڕانەوەی کۆمەلگا بۆ کۆبوونەوە لە چواردەوری هۆز و خێڵەکان شتێکی تاڕادێ من ئەتوانم بڵێم چاوەڕوان کراوە بە حکمەوەی هۆکارەکان دیارن یەکێک لەو هۆکارە دیارانە کە من پێم وایە هۆکارێکی تەواو زەقە لە پشت گەڕانەوەی کۆمەلگا بۆ چواردەوری هۆزەکەی خۆی یاخود تاک بۆ لای تیرەکەی خۆی ئەوەیەکە دەوڵەت ئامادەیەکی کارای نییە لە ناو خەڵکاواتە خەڵک هەست بە بوونی دەوڵەت ناکاوەکو دام و دەستگایەکی پشتیوان لە بەڕێوەبردنی کارەکانی خۆیان لە نەبوونی لە غیابی دەوڵەتە تاک هەست بە ترسەکە تاک تاکی ئێمە تاکێکی هوشیار نییە تاکێکی خوێنەر نییە تاکێک نییە بە زۆر باوەڕی بەخۆی هەبێ کاتێک کە دەوڵەتێک نییە کاتێکە دەوڵەتێک بە مانای دەوڵەت وجودی نییە ئەم تاکە ئەترسێ لەوەی کە تەنهایە ئەترسێ لەوەی کە تەبعەن لە غیابی دەوڵەتا تاک بۆ نمونە پشت بە حزبە بەسێ ئێستا حزبیش ئەو ئەو بڕایی لە لای خەڵک لە دەست داوە ینی بەگشتی ئەتوانم بڵێم تاکی کوردی ئەمڕۆ بڕایەکی وای بە حزبەکان نەماوە تاکو وەکو ساڵانی ڕابردوو بێ بۆیە ناچار ئەبێت دەرەچەیەکی تر بۆ ئەم خۆی بدۆزێتەوە کە لەو تەنهایی و ترسەی کە لە ناخی خۆیەتی لە لە ڕووی دەرونیەوە ڕزگاری بکە بۆ ئەمە پەناباتە بەر زیندوکردنەوەی هۆز لەم لاوەیە زیندوکردنەوەی هۆزەکەی ئەکاتە هۆکارێک بۆ سەقامگیری دەرونی من پێم وایە یەکێک لە هۆکارە سەرەکەکان ئەوەیە کە دەوڵەت وەکو دام و دەستگایەک وجودێکی تەواوی نیە لەناو خەڵکا بۆ نمونە ئەبینیت پەرلەمان کە گرنگترین دام و دەزگای حکومیە پەک خراوە خەڵکە ئەمە ئەبینێ ئیدی سقەی بە حکوومەتەکەی نییە ئیدی دڵنەواییەکی نییە تاکو و پشتی پێ بپەسێت بۆیە ناچار ئەگەڕێتەوە بۆ زیندوکردنەوەی شتێکی تر تا وەکوتم تاکی ئێمە بەردەوام بە دوای ئەوە گەڕێک کە سەرگەورەیەک بەخۆی دروستکە بەردەوام بە دوایەوە گەڕێ کەسێک ئەم خۆی بداتە پاڵ لایەن هێزێکی گەورەتر لە غیابی دەوڵەتێکی باشە لە غیابی بوونی حزبێکا کە متمانەی پێ هەبێ بۆیە ناچار گەڕاوەتەوە بۆ لای هۆز و تیرەکەی خۆی کە من پێم وایە چەند ساڵێک پێش سەهر بڕای پێ نەبووە مامۆسا ئەوەی کە ئاماژە پێکرد کە خەڵک متمانەی بە حزبەکان نەماوە یاخود بۆ نمونە چۆن بڵێین حزبەکان یان بڕای بە دەوڵەت نەماوە بەڵام لە پای ئەمە خەڵک ینی بەشێک لە چاودێران پێیان وایە کە ئەمە خۆی خودی حزبەکان هۆکارن بۆی کە ئەم جۆرە ویسیڤالانە سەر هەڵدا بۆی بتوانن یان چۆن بڵێ بە ئاسانی ینی کۆنتترۆڵی خەڵکەکە بکەن ڕێک لەگەڵ تام تەبعەن حکومەت ئێمە شتێکمان نیە بەناوی حکومەتەوە بە دڵنیایی و ئەمڕۆ ئەوەی هەیە حزب حزبە بەڵام حزب لە چوارچەوەی بنەماڵایە ئەوەی کە دەستاتی بەدەست ئەمڕۆ لە کوردستانە زۆر بە دڵنیاوە توانی بڵێ بنەماڵە ئەیباتەڕێەوە ئەم بنەماڵانە من لەگەڵ تام زۆر تەواوە ینی ئەوەی کە خەڵک ئێستا گەڕاوەتەوە بۆ زیندووکردنەوەی تیرەکەی هۆزەکەی خۆی دەستی حزبی لە پێ لە پشتە دەستی ئەو بنەماڵیانە لە پشتە بەڵام ینی لە هەمان کادا خۆی هەم هۆکارە ئەم دەستاتێکی ئەم کە ئەمڕۆ هەیە خۆی لە دەستاتێکی بنەماڵەی حزبی حزبی بنەماڵەیە بینێتەوە هەم خۆی هۆکارە هەمیش پاڵنەرە ینی لاوازی حکوومەتەکەی وای کردووە خەڵک لە غیابی حکوومەت تا پەنا باتە بەر هۆزێکی یاخود بڵێن هێزێکی کۆمەڵایەتی کە تیرە یاخود عەشرەت یا یا خێڵە و لە هەمان کات شار لەبەرەوەی خۆی قوتی خۆی ئەم دەسڵاتە قوتی خۆی لە مانەوەی خێڵە ئەبینێتەوە بۆیە خۆی ئاراستەی کۆمەڵگای شەکات لە هەمان کاتا یعنی هەم پەکی دام و دەستگای حکومیە خاتاک و خەڵک ئەوەندە متمانەی بەوە نەمێ متمانەی بە زیاتر بە بنەماڵەی هەبێ و هانی کۆمەلگاشەدا یعنی ڕێگا خۆشەکە خۆی لە پشتی ئەوەیە ئەبینی ئەمڕۆ زۆر بە ئاسانیە توانی ئەو هۆزانە دیاری بکەی کە دابەش بوونەتە سەر لایەنە یان حزبە سیاسیەکانی کوردستانە ئەمەش من پێم وایە ئەمە یەکێکە لەو هۆکارە گەورانی کە ینی حزبەکان کە خۆیان لە بنەماڵا بینن و هەم هۆکارن پاڵنەرن بۆ ئەوەی خەڵکیان وای لێ کردووە هەمیش ینی لە پەکخستنی دەوڵەتەکە دیسانەوە هۆکارێکی ترەکە خەڵک بگەڕێتەوە بۆ لای مامۆسا ئەم ڤیستیڤاڵ و گردبوونەوەی هۆز و خێڵەکان بە تایبەت لەم ماوانەی دواییە بوو بە خەریک بوو ببێ بە ناونیشانی گەڕەکەکان یانی گەڕەکانیش ڤیستیڤاڵ بکەن ئەمە تا چەند یانی باشی و خراپەکانی چییە یانی بۆ نمونە هۆزێک کۆ بێتەوە باشەکەی چی و خراپەکەی چیە ئەو نەی تۆوەکو مامەسایەکی زانکۆک و چاودێرێک بەیانی وەکو توێژێکە بەردەوام لەگەڵ خەڵکە بەدەوداچون بۆ پرسانەکەی ئەمە باش و خراپەکانی لە چیایە وەڵای من نازانم باشی جارێ ئەسڵەن خێڵ خۆی پێکاتەیەکی گردبوونەوەیەکی کۆمەلگایە لە چواردەوری ناوێک کە ئەگەڕێتەوە بۆ پێش دروستبوونی دەوڵەت ئەسڵەن خێڵ هی سەردەمی پێش شارە یعنی تۆ خێڵ یعنی من لە هەندێک فەرەنگا بۆی گەڕاوم یعنی دەوارنشین یانی چادرنشین یانی ئەوانەی کە کوێستان و گەرمیانیان کردووە لە هەندێ لە فەرەنگەکانە وا ئەڵێ یعنی هی هی سەردەمێکە کە هێشتا شار دروست نەبووە ئەمە ئەمەی سەلمێنێک کە بۆ ئەم سەردەما هیچ باشێکی نییە ینی گەڕانەوەی کۆمەلگا و گەڕانەوەی تا گردبوونەوەی لە دەوری هۆز و تیرە من هیچ ئیجابێتێکی تیا نبینم جگە لە سلبات سلباتی زۆر زۆرە یعنی جارێ بۆ نمونە نایەڵێ شار مەهامی خۆی بپێکێ شار ئەبێ دژی خێڵ بێ ئەبێ شار خۆی پێکات کۆکردنەوەی پێکاتە جیاوازەکانە کۆکردنەوەی خەڵکی ناوچە جیاوازەکانە کۆکردنەوەی ڕەنگە جیاواز و دەنگە جیاوازەکانە شار پێناسەی شار ئەمەیە بەڵام تۆ کە دیسان وە لەناو شارا دێیتەوە و کلتوری خێڵگەری و هۆزگەری و تیرەگەری زیندوو ئەکەیتەوە، نایەڵێ شار مهامەکانی خۆی بپێکێ، نایەڵێ شار بە جیاوازیەکانیەوە جوان بێ، تۆ هەم دیسانەوە هەمان شتەکەی تۆ کە پێشتر لە پێش سەردەمی شارا کراوە، یانی تۆ شتێک ئەیەنی بۆ ناو شار، لەناو شارا جێگای شتێک ئەکەیتەوە کە من پێم وایە زەربە لە پێشکەوتنی شارستانی ئەدا. بەڵام هەر لێرە ڕاگرمانی ئەوانەی کە لە فیسیڤالەکانی شابێنرێن زۆربەی ئەوانەی کە شار بەڕێوە بنوانی کە دەسەڵات لەم شاری هەمویان بەشدار من من سەویستم ئەوەت پێ بڵێم بەداخەوە ئەوەی کە ئەیبینین لەو ڤیددیویانەی کە تەسویر کراون لە ڤستیڤاڵی خێڵ و تیرەکانە بەشێکی زۆر لەو خەڵکانن ئەوانی کە پێشوازیەکەن ئەوانی کە ڕێکخەرین بەشێکی لە خەڵکە شەهادەدارەکانن من ناڵێم خوێنەوارەکان شەهادەدارەکانن کە یعنی ڕیکلامی بۆکەن خەڵکی بۆ کۆکەنەوە ئەوە بەڕاستی ئەوە جێی داخە یعنی یەکێکە لەو شتانی کە من پێم سەیرە پێم ناخۆشە ینی ئەو خەڵکانە دەبوو خۆیان بیان زانای ئەم تازە تازە بە تازە کۆکردنەوەی خەڵک لە چواردەوری هۆزی لە چواردەوری هۆز و تیرە کاریگەری سلبی بۆ سەر پێشکەوتنەکانی شارو شارستانێتی ئێمە ئەبێ زەربەی گەورەمان لێدا زیانی تری زۆر زۆرە یەکێ لەوانە بۆ نمونە تۆ کۆمەلگا ئەگەڕین تۆ بۆ دواوە نانی بە کۆکردنەوەی خەڵکی لە چواردەوری هۆز و تیرە کۆمەلگا قۆناغێکی باش ئەگەڕین تۆ بۆ دواوە ئەم گەڕانەوەی کۆمەلگا بۆ نمونە لە مەجای یاسایە لە مەجای پێڕەوکردنی یاساکانە زربەی گەورە ئەدا خۆتان ئەزانن لە لە ڕابردووە بۆ چارەسەرکردنی کێشەکان دێوەخان لە سەردەمی خێڵا وایە ئەبێت دێوەخان ئەبێت تۆ ئاغات هەیە و سەرۆکی ئاشرەتت هەیە ئەمانە چارەسەری کێشەکانیان کردووە کێشەکانیش لەکوێ چارەسەرکراون لەناو دێوەخانەکانە تۆ کە ئیسە لەم سەردەما ئەمەهێنی تۆ یعنی بە شێوەیەک لە شێوەکان زربە لە لە جێبەجێکردنی یاسادا یان ئەگەر کێشەیەکی کۆمەڵایەتی ئەگەر شتێک ڕووبدا ئەو کاتە تۆ لە جایەوەی پەنا بۆ یاسا و پەنا بۆ دادگاکان و پەنا بۆ دادوەرە بە ڕێزەکان ببی ئەو کاتە پەنا بۆ سەرۆکی عشرەتەکانە برێ پەنا بۆ یعنی کێشەکە بە شێوازێکی کۆمەڵایەتی حلەکرێت تاکوی بە شێوازێکی یاسایی و یەکێک لە خاڵە نەرێنیەکانیشی کە زۆر باسی لێوە کرا زیندووکردنەوەی دیاردەی چەکداری بوو لەبەرئەوەی زۆر لە ڤیستیڤاڵەکان ئەمان بینی زۆربەی عەرزی چەکی مەسەلەن ئەوە بوو کە لە ماوەکانی پێشوە چەک قەدەغە کراوانە بەڵام لەم ڤیستیڤاڵانەیە زۆر بە ئاشکرا یانی ئەو چەکانە دووبارە زیندوو کرانەوە مەسەلەن پیشان ئەدرانەوە لە ڤیستیڤاڵەکانا لەسەر ئەم دوو خاڵەی کە زۆر قسە و باسی لەسەر کرا لەسەر تۆڕە کۆمەڵایەتیەکان یانی پێم خۆشە یانی سەرنجی تۆ بزانم. جارێ من پێم وا نییە ئەوە بە نسبەت خاڵی یەکەمەوە کە گوایە ئەوە لایەنێکی ئیجابی بێ خەڵک بەهانا یەکتریەوە چێ خەڵک چیە تۆ ئەگەر دەوڵەتت هەبوو ئەگەر لە چوارچەوەی دەوڵەتێکی یاسایی یا ژیایی ئەوە تۆ وەکو هاوڵاتیەک مافت پارێزراوە ئیتر پێویست ناکە کەس لەوە بترسێ من من پێتم وت ینی تاکی ئێمە بەداخەوە هەمیشە ئەوەی هەیە تاکێکە تاکێکی هوشیار نیە تاکێکە کەم ئەخوێنێتەوە باوەڕبوونێکی بەهێزی بەخۆی نیە یەعنی بەردەوام لە تەنهایی ئەترسێ ئەترسێت لەوەی بۆ نمونە ئەگەر خۆی نەداتە پاڵ هێزێکی گەورە ئەمە بەیانی دوبیانی تووشی شتێکە بێت ئەمە وایە لەکاتە ئەمە وای لەکاتە ئەو خاڵی کە تۆ وتت بە ئیجابی وەربگیری ینی بەهانە یەکتری وەچن تۆ ئەگەر ئەگەر بڕوابوونت بە خۆت هەبوو من پێم وایە ئەتوانی لە هەر قەیرانێکا بێت و خۆت خۆت ڕزگار بکەیت پێویستیت بۆ نەبێ وادام تۆ لە ناو چوارچەوەی شار و دەوڵەت و ئەواناژیت بەڵام ئێستا بەداخۆ ینی ئێمە قۆناغەکە وایە دەوڵەتەکەمان ینی حکوومەتەکە حکوومەتێکی ئەوە نییە خەڵک سخی پێکردبێ ئەگینا ینی خەڵک ئەبێ خەڵک ئەبێ خۆی هوشیار بێ لە پەنای ئەوەی کە ناتوانێ بۆ نمونە دەستی بە سێو بگا بە قەو دارێکەوە دەست بۆ پەتاتە بە نرخی سێو نەداتە مناڵەکانی ینی تۆ هەوڵی ئەوە بدەیت کە حکوومەتەکەت باش بکەی هەوڵەوە بدەیت کە پەرلەمانت کارا بکەیت و داوم و دەستگای حکومی بەهێز بکەیت تاکو خەڵکی خۆی بە پارێزراو بزانێت لە ناو دام و دەستگا حکومیەکە ئەمە هەوڵی ئەمە بدرێ باشترە تا ئەوەی وادام ئەمەمانە پێ ناکرێ نەخێر بێینەوە بۆ بگەڕێنەوە بۆ کلتوری خێڵگەری و هۆزگەری ئەمە ئەمە زەربەی لەوە داوە من وا هەستکەم کە من لە کاتی تەنگانا خێڵەکەمم پارێزی لە کاتی تەنگانا تۆ ئەگەر بۆ نمونە بە پێ یاسایی ڕێڕەوی ژیانت بە شێوازێک بێ زیانت بۆ کەس نەبێ ئەوە کەس زیانی بۆ تۆ نابێ ینی ئەو خەڵکانی کە بۆن و نە شەڕەکەن ئەوەی کە دیاردەی چەکداری خاڵی دووەمی ئەوەی کە تۆ وتت لایەنە سلبیەکەی ئەوەی کە دیاردەی چەکداری بەهێزەکە یعنی خێڵ هەر خۆی ئەبێتە کێشە بۆ تاک تۆ دیاردەی چەکداریت بۆ زیندووە کاتەوە گەنجە بینی 16 ساڵە 15 ساڵە لەو ڤستیڤالە کللتوری و خێڵگەریانە بە تاقم و تفۆن یاخود بە دەمانچەوە ئەبینرێت بە شێوازی زۆر سیر و ئەمانێت تۆ کە ئەم ئارەزووی چەک هەڵگرتن لە لای تاک لە لای گەنج زیندوو کردەوە ئەوکاتە هەر خۆت کێشەت بۆی دروست کردووە هەر بەیانی هەر ئەو گەنجەی کە خۆت ڕێگەت پێدا لەوێانا چەک هەڵبگرێت و و چەکت لەلای پیرۆز کرد نزیکت کردەوە لە چەک خۆی بۆ خۆی کێ ئەبێتە کێشە بۆ ئەو گەنجە ئمجا دوای ئەم کە ئەم گەنجە ئەکەوێتە ناو کێشەوە ئمجا خێاڵەکە خۆی بێ چارەسەری کێشەکەی بۆ بکا نەخێر تۆ پێشتر ئەبێ نێلی کێشەکە دروست بێ کۆمەڵگا دەبێت وا بیر کاتەوە تاک دەبێت لەم کۆمەڵگای ئەما وا بیر کاتەوە کە خۆی خێڵەکە زیندوو کردنەوەی نەریتی خێڵ ئەبێتە کێشە بۆ تاک نایەڵێ تاک بۆی بۆ نمونە بە ئارەسەی پێشکەوتنی شارستانیا بڕا ئەیگەڕێنێتەوە بۆ دواوە فکری پەک ئەخا ئەم جا دوای لەبەر ئەوەی تووشی کێشا بێ خێڵ بێت و چارەسەری کێشەکەی خۆی هەر خێڵ بۆتە کێشە بووی یعنی خێڵەوە علیەکە نایڵێ فکری ئەم گەنجە فکرێکی شارستانی بێ پێشکەوێ جیاواز لە تاک ینی پێ دوایەتی ڕۆنی تۆ وایە کە خێڵ مەترسی بێ بۆ سەر تەنانەت دەسەڵات و حکوومەتیش؟ بۆج بۆ ئەم جۆرە دەسڵاتانەی ئێمە مەترسی نییە، ئەگەر مەترسی بوایە ئەوان پاڵپشتیان ناکرد، ئەم جۆرە دەسڵاتەی کە ئە یانی لووتکەی هەیە ئە لە دەسڵات لە بنەماڵە کۆ ئەبێتەوە، بۆ ئەم جۆرە دەسڵاتانە نەخێر، خێڵ کۆبوونەوە گردبوونەوەی خێڵ نابێتە کێشە بەڵکوو بە قازانجی ئێ لایەنێکی ئەرێنی هەیە بۆ دەسڵات، هەر خۆیانیش پاڵپشتی ئەوە ئەکەن، بەڵام بۆ بۆ دەسڵاتی ئە. بۆ بۆ نمونە بۆ کایەی کوردی بەڵێ من پێم وایە کێشەی گەورەیە هەر ئەگەر سەیر مێژووی کورد بکرێ دابەشبوونە خێڵەکیان دابشبوونی دابشبوونی نەتەوەی کورد لە لە ئەم چوارچەوە بچووکانی بە ناوی خێڵەوەیە زربەی لە قەزەی کوردداوە زۆر جار بۆ نمونە هەر لە کۆنەوە ئێمە کۆمەڵێک هۆز و خێڵ و تیرە دایەنە تەپاڵ لایەنێکی دیاریکراو کۆمەڵێک هۆزیک تر دایان تەپا لایەنێکی دیاریکراو یعنی کۆمەلگایان کۆمەلگای کوردیان یعنی وەکو نەتەوە پارچە پارچە کردو بۆ پارچەی بچووکتر یعنی ئەگەر ئێمە دەساتێکی لەم جۆرەمان نەبواە بەڵێ ئەمتوانی بڵێم کۆبنەوەی خێڵ زەرەر بە دەسڵاتەکە ئەگەێنی بەڵام لەم جۆرە دەسڵاتانێکی ئێمە هەمانە ئەوەی کە زۆر جار بنەماڵە حزبیش پەکەخات دەسڵات لە دەستی بنەماڵە ئەمێنێتوە لەمانا نەخێر چونکە ئەتوانێ بە ڕازی کردنی سەرۆک عەشرەتەکان بۆ نمونە دەنگێکی زۆر بۆ خۆی کۆبکاتەوە لە و حزبەکەی بمێنێتەوە بنەماڵەکەی بمێنێتەوە لە سەرای بەرنمەکە خۆ ئاماژە بە یەکێکرد لەو خاڵانە کرد کە من ویستم باسی لێ بکەم مەویژە ئەوەیە کە مەبەستی لەوە بوو کە ئەوانەی کە لە ڤیستیڤاڵەکانا بەشدارن یاخود ڕێکخەری ڤیستیڤاڵەکانن کەسانی وەکو تۆ وتت شەهادەدارن بەڵام من ناوێنم خوێندەواریش لەبەرئەوە خوێندەوارن زۆر جار ڕەخنەکە دێتەوە سەر ئێوەی مامۆستایانی زانکۆش کە نەتانتوانیوە یانی چۆن بڵێ ڕادەیەکی هۆشیاری ئەوتۆ لە ناوەندەکانی خوێندنە بگەیەنن بەوەی کە جگە لە مەنهەجی خوێندن بەرچاوڕوونیکی تریان هەبێ بە تایبەت لەم کایانەوە تێڕوانینی تۆ چییە لەسەرەوە؟ من لەگەڵتام ئێمە ژمارەیەکی باش زانکۆمان هەیە لە کوردستانا دەکرا ئەم زانکۆانە لەم مەجالانە کاریگەریان هەبوایە یعنی هیچ نەبێ دەکرا زانکۆ کاریگەری لەسەر خوێنکارەکانی خۆی هەبوایە یعنی ئێمەی مامۆسایان دەکرێ بڵێم مخەسرین و بەشێک لە ئەوەی کە کۆمەلگا ئاوها بەم ئاراستەیە بۆ دواوە ئەگەڕێتەوە بەشێکی مامۆسایان ئیدی لە مامۆستایانی زانکۆ هەبێ یا لە مامۆستایانی پەروەردا بێ تاوانەکەی ئەکەوێتە ئەستۆی ئێمە بەشێکی چونکە هیچ نەبێ ئەبووە بۆ نمونە خوێنکارەکانی خۆمانمان وا لێ بکردایە بەشداریان لەو جۆرە کۆبوونەوەی هێز و هۆز و تیرەکانە نەکردایە بەداخەوە ینی من لەگەڵ تام هەتا جاری وا هەیە هەندێ لەو مامۆستایانە خۆیان بەشداری ئەکەن یعنی جاری وا هەیە گفتوگۆی لەم جۆرە ئەکرێتەوە لە ناو مامۆسایانە بەداخۆ بەشێک مامۆسا لەگەڵیایەتی یعنی نازانی چی بڵێ لەو کاتایە من من پێم وایە قسەکەت حەقا و لەگەڵتان بەشێکی مخەسری دەبوو ئەو هەموو زانکۆیەک ئەمڕۆ لە کوردستانە هەیە ئەوەندە کاریگەریان لەسەر کۆمەلگای کوردی و تاکی کوردی و گەنجی کوردی دروست بکردایە کە لە گەڕانەوەی کۆمەڵگا بەرەو دوا کۆمەڵگا درکی پێ بکردایە تاک هەستی بەوە بکردایە بەڕاستی کۆمەڵگا ئێستا لە قۆناغێکایە کۆمەڵگای کوردی لە جیایەوە بەرەو ئاراستەی شارستانی بڕا بەرەو ئاراستەی خێڵگەری ئەگەڕێتەوە ئەمە ئەبوو زانکۆکان ناوەندەکانی خوێندن ئەو دام و دەزگایانە ئەو هەموو ئەعلام و ڕاگەیاندنانە بەتایبەتی زانکۆکان کە ئیشیان توێژینەوە و لێکۆڵنەوە و شارکردنەوەیە دەبوو ئەو دەورەیانە ئەو کاریگەریانە هەبواە بەڵام من پێم وایە یعنی لە شوێنێک لە بەشێکەوە لە مامۆسایەکەوە بۆ مامۆسایەکی تر ئەگۆڕێ بەڵام ئەزانی چۆنە یعنی بەداخەوە لێرە دەسڵاتە گەورەکان لە کۆمەڵ یەعنی ئەوەی کە کۆمەڵگا ئاراستاکا حەرەکەی ئیعلامیە زۆر جار یەعنی ئەوەندەی بۆ نمونە ئەوەندەی ڕاگەیەندنەکان تەئسیراتیان لەسەر کۆمەڵگا هەیە زانکۆ نەیتوانی ئەو تەئسیرە جێبەجێ بکا دەسڵاتی هۆکارەکەی چیە یانی هۆکارەکەی زانکۆ ئەوەیە بۆ نمونە ڕاگەیاندن دەس ئەو دەسڵاتەی کە باسمان کرد پێشتر لە پشتێتی و ئەزانێ چۆن ئاراستەی ئەکا ئەی خۆی ئەیەوێ ئەوا بێ و بە ئاسانی خەڵک ئەکەوێتە ژێر کاریگەری ڕاگەیاندنەکانەوە چونکە ئەگەر بۆ نمونە ئێمە لە ڕۆژێکە چەند سعاتێک بۆ نمونە لە زانکۆ لەگەڵ خوێنکارەکانمانابین ئەوە بەردەوام تەلەزیۆنەکەی دەسڵاتی دەسڵاتی حزبەکان دەسڵاتی بنەماڵەکان بەردەوام لە چەند کەناڵێکا لە ماڵەکانە ئیشەکە یعنی تۆ ناتانی بربەرەکانی ئەمەی پێ بکەیت بەردەوام تۆ چەند کەناڵێکت هەیە ئاراستەی کۆمەلگا ئەکا بەو لایەنەی کە لایەنە سیاسەکان خۆیان ئەیانەوێ سۆشیال میدیا و تۆڕە کۆمەڵایەتیەکان تا چەند کاریگەریان لەسەر ئەم جۆرە ڤیستیڤاڵانە هەیە بە باش و بە خراپ وەڵام من پێم وایە کاریگەری سلبی زیاتر هەبووە ئەتوانم وا بڵێم چونکە هەر خۆمان لەو هاوڕیانی کە هەمانە لە لە ناو ئەوەی کە تۆڕە کۆمەڵایەتیەکانە بەشێکی زۆریان بەکاری هێنن بۆ پڕوپاگەندە بۆ تیرە و بۆ هۆز و بۆ گردبوونەوەی هاوڕێکانیان لەو ینی بۆ دەستنیشانکردنی ڕۆژی فیستیڤاڵی تیرەکە و شوێنەکەی و ینی زۆر جاروایە لات و ئەوش بووە بە یعنی لە ڕاستە تۆڕە کۆمەڵایەتەکان هین سەردەمی ئەو لەمەن یعنی سەردەمی ئێستان بۆ دنیا بەڵام ئەبینی ئێمە بەکارێنین دیسان و ئەوشە بەکارێنین بۆ بۆ پەکخستنی تاک ئەزانین زۆربەی تاک ئەمڕۆ تۆڕە کۆمەڵایەتەکان بەکارێنێ و دیسان ئەو شکاریگەری خراپی هەبوو بەشێکی زۆری منەتوانم بڵێم بەشێکی زۆری ئەوانەی کە لە تۆڕە کۆمەڵاتیەکان ماوەیەکی زۆر مشتومڕی لەسەر بوو ئەو بوو کە دەسەڵاتی سیاسی ئەم جۆرە فیستیڤاڵ و ینی کۆڕی حزبانە ینی کۆڕی هۆزانە بۆ ئەوەکە کە بۆ بانگەشەی هەڵبژاردنیش تەنانەت بەکار بێت و دواتر لە ئەنجامی ئەم دانی پێکەوە گرێدانەدا هەڵبژاردنێکی چۆن بڵێ ناتەن دروست دروستە بێت بۆی کە تاک نازانێت دەنگ بەچی ئەدا و دواتر حکوومەتێک دێتەوە سەر دەسەڵات کە چۆن بڵێی بە دەنگی خێڵ هاتوە دواتر هەر حکومەتەکەش پابەندی خێڵەکان ئەبێ تۆ قسەت چیە لەسەر ئەمە؟ ڕێک وایە من بە تەواوی لەگەڵتام هەر ئەم دەسڵاتە سیاسیە کە ئەوێ تاک یان کۆمەلگا لە چواردەوری خێڵ کۆ بکاتەوە خۆی بۆ ئەوەیەتی ینی یەکێ لە مەرامە گەورەکانی ئەوەیە بەکاری بێنێ بەیانی و دووبانی لە لە مەجای هەڵبژاردنە ئەو تیرەیە یان ئەو هۆزە بقۆزێتەوە بۆ دەنگ بۆ خۆی بەکاری بێنێتەوە پێم وایە ئەوە ئەوە ئەو شتەیە کە ئەوان ئەیانەوێ ئەو ئەو شتەیە کە حزبە سیاسەکانی ئەمڕۆی کورد ئەوێت لەو ڕێگەیەوە بۆ نمونە لە ئەمڕۆ من پێم وایە نەیتوانیوە بە ڕێگای تر تاک قەناعەت پێ بکات کە ئەو دەسڵاتی بەڕێوەیە با دەساتێکی باشە و حزبی هەیەی حزبێکی خەمخۆرە بۆ قەزەی کۆمەڵایەتی و بۆ تاکی کوردیوانە لەبەرەوەی کە لەم لاوە نەیتوانیەوە ئەوە بکات دێت چیەکە خێڵ و عشرەت بەکارێنێ کە خێڵ و عشرەتیشی بەکارێنا بۆ نمونە ئەو کاتە لەسەر کەفاای شخصی نابێ و کاتە لەسەر لێهاتووی تاک کەسەکان هەڵنابژێرێ بۆ نمونە ئەوانەی کە لەم قۆناغیدا هاتووە بۆ نمونە ئیسامای ئەمەی کە ئەیبینین قۆناغێکە من پێم وایە قۆناغێکی تازەیە هەر بۆ نمونە ئەوەی کە لە چواردەوری خێڵکووە بێتەوە ئەبێ پێی بوترێ خێڵەکی من ئەم پرسیارە لە ئەو خەڵکانەکەم کە ئەمڕۆ لە چواردەوری خێڵ و تیرەکان کۆبنەوە ئەگەر چەند ساڵێ پێش ئێستا، بۆ نمونە چوار ساڵ، پێنج ساڵ، شەش ساڵ پێش سە بەو خەڵکە، بەو هاوڕێ بەڕێزانە، بەو خۆشەویستانە بوترایە خێڵەکی، یعنی ئەگەر ئەمەیانە ڕووبەڕوو بکرایەتەوە، خۆی هەر لە ئەساسا وایە، تۆ ئەگەر لە چواردەوری ئەتەوێ خێڵ زیندوو بکەیتەوە، ئەوە تۆ کەسێکی خێڵەکیت، یعنی ئەگەر ئەمە بە ئەو هاوڕێ بەڕێزانەمانە بوترێ کە خەریکی کۆکردنەوەی هۆز و تیرەکانیانن، ئەگەر پێنج ساڵ، شەش ساڵ پێش سە ئەمەیانە پێ بوترایە، وەکو سووکایەتی سەیریان ئەکرد. بەڵام خێرە ئێستا ئەمانە پێ قبوڵە ئەمە چەنی بەچەند ینی لە ئەوەی کە تۆ وتت یعنی دەسەڵات ئەمە ئەک تاکۆی بەیانی دووبانی کەسێکت بۆ دێنێت هەڵێ ئەبژێرێ بۆ هەر ناوەندێک بێ بۆ هەر شوێنێک بێت ئەو کەسە لەسەر لەسەر توانای توانا و لێهاتووی شەخسی خۆی نییە بەڵکو لەسەر ئەو قوتەیە کە خێڵەکەی هەیەتی یانی چەند بۆ نمونە ژمارەی ئەو خەڵکانەی کە وەکو خێڵ وەکو هۆز لە پشتی ئەم کەسەن ئیتر ئەم ئیدی ئەم کەسە کەسێکی شارەزا بێت لە بوارەکەی خۆیا کەسێکی کارامە بێ لێهاتوو بێ کەسێکی پاک بێت ئەمانە هیچی بایەخێکی نامێنێت تەنها بایەخ بۆ حزبە سیاسیەکان لە هەڵبژاردنی کاندیدەکانیانە بۆ هەر شوێنێک کە بیانەوێ چیە قوتی پشت ئەم کەسە لە ڕوی خێڵ و ئەوانەوە چیە یانی من پێم وایە لەم قۆناغی داهاتووە ئەگەر هەڵبژاردن بکرێتەوە ئەمجا چاوی حزبەکان بە تەواوەتی ئەکەوێتە سەر ئەو کەسانی کە لە ناو تایە لە ناو خێڵە خێڵ و هۆز و تیرەکانە خەڵکیان لەگەڵایە ئێ ئەم جارە ئەو کاتیشە ئەوە زەر بە گەورەکە ئەدا لە ئێمە یعنی خەڵکانێک دێنە پێشەوە ڕەنگە ئەسڵەن شایستی ئەو شوێنە نەبن بەڵام لەبەر ئەوەی حزب ئەزانیە کە ئەم کەسە هەڵبژێرێ خەڵکێکی باش لە هۆز و تیرەکان لە پشتێتی بۆیە سەرکەوتن بەدەسێنێ بۆ حزبەکە بۆیە پشتیوانی لەوە ئەکا ئەمجا ئەوە دیسانەوە کە دێتە شوێنەکان ئەو بەرپرسیارەتی لە شوێنێکا هەڵەگرێ ئەو توانا و لێهاتوویە نییە یعنی ئێمە لەوێ ئیتر دەسەکەنە باجدانی ئەم شێوازە لە گردبوونەوەی خەڵکی لە کۆتایی بەرنمەکەی مامەساگەر و کۆمنتێکیان قسەیەکت مابێ وەڵا من هیوادارم ئێمە بە بەرپرسیاریەتەوە بڕوانینە ئەو بوارە بە تایبەتی ئەو خەڵکانەی کە خۆیان بە خوێنەوار ئەزانن من ناڵێم شادەدار چونکە پەیوەندی بە لایەنی شارەزایی و وشیاری تاکەوە هەیە پێم وایە شادە نەیتوانێت ئەوە بکە هیوادارم یەعنی بە بەرپرسیارێتەوە لەو مەسەلە بڕوانن و لێکەوتەکانی پشت ئەمە لە چەند ساڵی داهاتووە بخوێننەوە ببینن کە ئەمە لە چەند ساڵی داهاتووە لێکەوتەی خراپی بۆ کۆمەلگای کوردی ئەبێەوە ئەوەندەی تر ئەو دام و دەستگانی کە ئێستا داڕزیون ئەوەندەی تر دای ئەڕزێنێ تاکی نالێ تاکی کوردی بە ئاراستەی شارستانیا بڕوا بەڵکو ئەیگەڕێنێتە دواوە بۆیە یعنی هەوڵی سازکردنی ئەو جۆرە گردبوونەوانە لەژێر ناوی فستیڤاڵی خێڵ و تیرە و هۆزەکانە نەدرێت یعنی ئەو توانایانە لە بواری ترا بە گەنج ببەخشرێ. هەرەوەن. بەڵێ زۆر سوپاس بۆ مامۆستا مەریوان حەمە کەریم مامۆستای زانکۆ کە لە بەرنامەی پرسینی ئەمڕۆمان لەگەڵمان بوو بیسەرانی ئازیز بەرنامەی پرسینم پێشکەش کردن ئەوەش بۆ ئەوەی زۆرترین زانیاری و گرنگترین زانیاریەکانی گەرمیان و کوردستان بزان دەتوانن سەردانی پیجی ڕادیو دەنگ لە تۆڕی کۆمەڵاتی فەیسبوو و هاوکات سایتی ڕادیو دەنگ بە ناونیشانی ڕادیو دەنگ دۆت ئۆرگ بکەن تا بەرنامە و دیدارێکی تر بە خزمەتی ئێوەی ئازیزەکەمەوە